ئەو سەرچاوە باوەڕپێکراوانەی کە لەبارەی موساوە دەدوێ دەگەڕێتەوە بۆ سەدەی سیانزەهەمی پێش زایینی، بەوەی کە گوایە ڕەمسیسی دووەم ئەو فەرعەونە بووە کە داستانی چوونە دەرەوەی لێ دەگێڕنەوە. ڕەمسیسی فەرعەون لە ساڵی هەزار و سێ سەد و بیست و هەشت ی زایینیدا مرد. ئەو سەردەمە دەکات کە موسای تیا ژیاوە. لە سیپارەی چوونە دەرەوەدا ئاماژە بەوە دەدات کە کۆمەڵێک بووە لە عێبرانییەکان ڕەفتاری ڕەمسیسیان لا پەسەند نەبووە. موسا خوای لێ ڕازی بێ مەردێکی هێژا و بەنوازش بووە لای گشت گەلی عەبری بۆ ماوەی پێنج سەدەیەک. لە ساڵی پێنج سەد ی زاینیدا ناوبانگی لە تەک ئایینی دیاندا بە ئەوروپادا ڕابڵاو بۆوە. لە پاش سەدەیەکیش ئیسلام هات و دانی بە پێغەمبەرێتی موسا دانا. لە پاش بڵاو بوونەوەی ئیسلام ئیتر لە جیهانی ئیسلامیەوە ڕا بووە مەردێکی خۆشەویست و بەڕێز هەتاوەکو لە میسڕیش. لەم ڕۆژانەیشماندا و پاش تێپەڕبوونی سی و دوو سەدەیەک بەسەر کۆچی دواییدا، هێشتا هەر ڕێزی لای جوولەکە و دیان و موسڵمان هەیە. سەرەڕای ئەو ناوبانگییشی کەچی ئەو باستانە باوەڕپێکراوانە دەربارەی زۆر کەمن. هەندێک دەڵێن گوایە میسڕی نەژادە بەوەی کە ناوێکی میسڕییانەی هەیە کە بە واتای فرزەند دێت. لەمەوە دەردەکەوێ کە ناوێکە لە ناوە فیرعەونییەکان. جا ئەو داستانە دێرینانەی کە لەسەر مووسا، دەگێڕرێتەوە زۆری ئەفسوونیە و بۆی هەڵبەستراوە. بەڵام بە تێکڕا سێ دەسکەوتی گرنگی لێوە دەردەکەوێت، یەکەم، گرنگی پێدەدرێ بەوەی کە مەردێکی سیاسی بووە و توانیویەتی پێشڕەوی عەبرانیەکان بکات کاتی دەربازبوونیان لە میسڕ. دووەم، گرنگی پێدەدرێ بەوەی کە قانوونەکانی ناسراوە بە ناوی خۆیەوە، قانوونەکانی موسا، کە بریتین لەو قانوونانەی دەسەڵاتی کێشابووە سەر ڕەفتاری عەبرانیەکان لە چەرخی تەوراتدا. ئەو قانوونانەیش دە ئامۆژگاری و لەسەر ئەم وشەیە پەراوێزێک هەیە لە ئاەتی 151 تاکو ئاەتی 153 لە سوورەتی ئینعام لە قورآانی پیرۆزدا کۆتایی پەراوێز ڕاسپاردە دەگرێتەوە جا لەبەر کاریگەری تەورات بە شێوەیەکی تایبەتی دە ڕاسپاردە و دانانی شایانی ئەوەیە کە موسا خوای لێ ڕازی بێ بە مردێکی کاریگەر و خاوەن دەسەڵات ناو ببرێ بەڵام زۆربەی لاهوت زانانی دیان باوەڕیان وایە کە موسا تاکە دانەری ئەم سی پارەیە نەبێت بەڵکو بە دەستی چەندین دانەران نووسرابێتەوە لە ڕاستیشدا لە پاش کۆچی دوایی موسا نووسرایەوە وایش باوەڕە کە موسا دۆخێکی کاریگەری هەبووە لە دانان و نەخشاندنی ئەو نەریت و ئاکارە عیبریانەی کە لە سەردەمی خۆیدا هەبوو و یا لە داڕشتنی هەندێک لەو دەستوورە عێبرانە، بەڵام هیچ بەڵگەیەکی ئەوتۆمان بە دەستەوە نییە کە خۆی بسەپێنێت لەم بوارەدا. سێهەم، زۆر کەس باوەڕیان وایە کە موسا دامەزرێنەری باوەڕپێکردنی جوولەکەیە بە تاکی خودا، بەڵام لەوە ناکات هیچ ڕاستییەکی تیادا بەدی بکرێ، چونکە تەنها سەرچاوەیەک باوەڕی پێ بکرێ دەربارەی موسا سەردەمی دێرینە و بایەخپێدانێتی بە ئیبراهیم، دروودی خوای لێبێ، کە باوەڕی بە تەرکی خودا هێناوە. بەڵام ئاشکرایشە گەر موسا، خوای لێ ڕازی بێ، نەبوایە، ئەو باوەڕە درێژەی نەدەکێشا. جا گرنگی موسا لێرەدا وا دەردەکەوێ کە چاپوکانە و زرینگانە دۆخێکی یەجگار باڵا و بەرودوای گێڕا لە پەیڕەوکردن و هێشتنەوەی ئەو باوەڕە،